پاش ئەوە فەرماندار بوو بەسەر عەرشدا هەرچی کاروباری کائینات هەیە هەمووی لەژێر توانایی خۆیدا ڕێکەخات هەروەها کەسێ نییە بتوانێ تکای عەفوی تاوانی کەسێ بکا مەگەر پاش ئیزن و ئیجازەی ئەو ئەو زاتە پەروەردگاری ئێوەیە بیپەرستن ئایا هێشتا بیر ناکەنەوە لەوەی کە تەنها خودا شایانی پەرستنە؟ کە ئەمرن و حەشرەکرێن، هەمووتان بۆ لای ئەو ئەبرێن و ئەنجامتان لای ئەوە. بەڵێنێکی ڕاستە و خودا داویەتی و درۆی تێدا نییە. هەر ئەوە لە نەبوونەوە کائیناتی دروست کردووە، هەر ئەویشە پاش لەناوبردنیان دروستیان ئەکاتەوە تا بە دادپەروەری خۆی پاداشتی ئەوانە بداتەوە کە ئیمانیان هێناوە و کردەوەی باشیان کردووە. خودا خاوەن دەسەڵاتێکی وەهایە خۆری کردووە بە خاوەن ڕووناکی و مانگی کردووە بە خاوەن نوور و بۆ هەر یەک لەم دوانە چەند پایە و پلەیەکی داناوە تا ئێوە ژمارەی ڕۆژ و هەفتە و مانگ و ساڵ و تێکڕای وەختی خۆتان بزانن خودا ئەمانەی بەڕاستی و ڕەسایی دروست کردووە خودا ئایەتەکانی خۆی تەفسیل ئەدا بۆ کۆمەڵێک کە ورد ببنەوە و تێفکرن لە ئەوزاعی جیهان و ڕاستی بزانن. باوەڕیان بە زیندووبوونەوە نییە و بە ژیانی بڕاوەی دونیا ڕازین و دڵنیان پێی، ئەوانەی لە ئایەتەکانی ئێمە بێئاگان و تێنافکرن، مەعنای ئایەتەکە لە ئایەتی پاشەوەدا ئەبڕێتەوە. ئولائیک مەئواهم النار بما کانوا یکسبون. بنیادەمی ستەمکار کە تووشی زیانێکە بێ وەک نەخۆشی و فەقیری و بێحاڵی بە پاڵکەوتن و دانیشتن و بە پێوە و لە هەموو کات و ساتێکدا لێمان ئەپاڕێتەوە ئەو نەخۆشیەی لە کۆڵ بکەینەوە جا کە چووین بە دەنگیەوە و مەینەتەکەمان لە کۆڵ کردەوە دیسان ڕێگای گومڕاهی ئەگرێتەوە بەر و لە خۆی بایی ئەبێ. ئەڵێی هەرگیز لێمان نەپاڕاوەتەوە بۆ لابردنی ناخۆشی. بەڕاستی ئێمە خەڵکی سەردەمەکانی پێش ئێوەمان لەناو بردن کە ستەمیان کرد و بە گوێرەی فەرمانی خودا نەجوڵانەوە و پێغەمبەرانیان بە ئایەت و موعجیزەوە بۆ ئەهات کەچی ئیمانیان پێ نەئەهێنان ئێمە ئا بەو جۆرە پاداشی تاوانباران ئەدەینەوە. ثم جعلناكم خلائف في الأرض من بعد قورئانێکی تری غەیری ئەم قورئانەمان بۆ بێنە کە بە دڵی ئێمە بێ، یا ئایەتەکانی بگۆڕە بە ئایەتی تر، تۆ ئەی پێغەمبەری خودا بڵێ، بۆ من ڕەوا نییە لە خۆمەوە بیگۆڕم، من دوای ئەوە ئەکەوم کە بە وەحی بۆم دێت، بەڕاستی ئەگەر من بێ گوێیی خودای خۆم بکەم و بیگۆڕم لە سزای ڕۆژێکی سامناکی گەورە ئەترسم. افلا تعقلون. بڵێ، ئەگەر خودا غەیری ئەمەی بویستایە من بۆم نە ئەخوێننەوە و لەسەر زوبانی من ئاگەداری نە ئەکردن پێی، من تەمەنێکی زۆرم لەناو ئێوەدا بردۆتە سەر، چل ساڵ لەناوتانا ژیاوم پێش هاتنی قورئان و خوێندنەوەی بەسەرتاندا، ئەو کافرانە غەیری خودا شتی وا ئەپەرستن کە ناتوانێ زیانیان لێ بدات یا قازانجیان پێ بگەیەنێت، هەروەها ئەڵێن، ئەو بتانە لای خودا تکامان بۆکەن، تۆ پێیان بڵێ، ئایا ئێوە خەبەری شتێ بە خودا ئەدەن کە نەیزانێ لە ئاسمانەکان و لە زەویدا؟ واتە ئەگەر ئەم شەریکایەتی و تکاکارییە شتێکی ڕاست بوونایە خودا پێیە زانین، خودا پاکە و بەرزە و بەرییە لەو شتانەی ئەوان کردوویانن بە هاوبەشی. یەختەلیفوون. بنیادەم هەموو یەک ئوممەت بوون جا کە پێغەمبەران نێرران جیا جیا بوونەوە و هەندێکیان ئیمانیان نەهێنا و دوای ئارەزووی نەفسیان کەوتن ئەگەر لەبەر ئەوە نەبوایە کە خودا هەر لە ئەزەل بڕیاری داوە موحاکەمەی خەڵک بخاتە ڕۆژی قیامەت زوو حوکمی ئەدا لە بەینی کۆمەڵانی جیا جیادا و ئەوی لەسەر حەقە ئەیهێشتەوە و ئەوی لەسەر ناحەقە ئەیفەوتاند خودا ئەو دەسەڵاتدارەیە کە ئەتانگێڕێ بە وشکانی و بە دەریادا کە لە کەشتیدا بن و بایەکی خۆش و ئارام کەشتیەکەیان بخاتە گەڕ و بیانبا و دڵیان پێی خۆش ببێ و لەو کاتەدا بایەکی توند لێیان هەڵکات و شەپۆل لە هەموو لایەکەوە بۆیان بێت و وابزانن گەمارۆ دراون و ئیتر ڕزگار بوونیان بۆ نیە لەو کاتەدا بە ئیخلاس و باوەڕێکی بێگەردەوە لە خودا ئەپاڕێنەوە کە ڕزگاریان بکات و ئەڵێن، لەوەی کە بنیادەم و گیانلەبەرەی خۆن، جا کە زەوی بە سەوزی و بەروبوومەوە خۆی بگرێت و ببووژێتەوە و وەک بووک بڕازێتەوە و هەموو جۆرە دانەوێڵە و بەرهەمێکی پێ بگات و خەڵک وا بزانن ئیتر دەستیان لێ گیرە بێت و سوودی لێ وەرەگرن، لە پڕ فرمانی ئێمە ڕووی تێ بکا، بە سەرما یا بە تەرزا یا بە گڕی تیژ یا هەر دەردێکی تر و بە جۆرێ بنبڕی بکەین کە بڵێی دوێنێ هەر کشتوکاڵیش نەبووە. بۆ ئەو کەسانەی چاکە ئەکەن و لە خودا ئەترسن پاداشتی زۆر چاک هەیە لەگەڵ زیادەدا کە گەیشتنە بە لقای خودای گەورە و لە ڕۆژی قیامەتدا تۆز و گەردی غەم و پەژارە ڕوخساریان داگیر ناکات و سوکی و بێ حورمەتیان بەسەردا نایێ ئا ئەوانە خاوەنی بەهەشتن و هەتا هەتایە تیایدا دەمێننەوە. ئەو کەسانەیش کردەوەی خراپەکەن پاداشتێکی خراپی بەقەد خراپەکەیان هەیە و سوکی و بێ حورمەتی داگیریان ئەکات و کەس نایان پارێزێ لە سزای خودا دەم و چاویان ئەوەندە ڕەشە ئەڵێی بە شەوی تاریک داپۆشراوە ئا ئەوانە ئەهلی ئاگری دۆزەخن و هەتا هەتایە تیایدا ئەمێننەوە. یادی ئەو ڕۆژە بکە کە هەموو خەڵک کۆ ئەکەینەوە دوای ئەوە بەوانە ئەڵێین کە هاوبەشیان بۆ خودا داناوە ئێوە و هاوبەشەکانتان لە شوێنی خۆتاندا ڕاوەستن ئەنجا جیایی ئەخەینە نێوانیان و پەیوەندی لە نێوانیانا ناهێڵین هاوبەشەکان لە کافرەکان تەبەڕا ئەبن و پێیان ئەڵێن ئێوە لە دونیادا ئێمەتان نەپەرستووە و ئێمە حەقمان نییە بەسەرتانەوە تۆ پێیان بڵێ، کێ لە ئاسمان و لە زەویەوە ڕۆزی و ژیوارتان ئەداتێ، یاخۆ کێ بتوانێ هێزی بیستن و بینین دروست بکات، کێ ئەژیێنێ و ئەمرێنێ، یا کێ گیان لەبەر لە نوتفە دروسەکات و نوتفە لە گیان لەبەر، کێ کاروباری ئەم کائیناتە هەڵەسوڕێنێ، بێگومان ناتوانن ئینکار بکەن و ئەڵێن خودایە، جا تۆ پێیان بڵێ، کەواتە بۆ لە خودا ناترسن و بۆ هاوبەشی بۆ دائەنێن؟ ئەم قورئانە خاوەن فەساحەت و بەلاغەت و ئەخباری غەیبە لەوانە نیە لە خۆ لە لایەن بنیادەمەوە هەڵبەسترێ بەڵکو فەرموودەی خودایە و موعجیزەیە و هۆی باوەڕکردنە بەو کتێبانەی لە پێش ئەودا نازڵ بوون وەک تەورات و ئینجیل هەروەها هۆی بەیان و تەفسیلی ئەو حوکمانەیە کە لەسەرتان نووسراون و گومان و شوبهەی تێدا نیە و لای خودای پەروردگاری هەموو جیهانەوە هاتووە. یاخۆ هەر سوورن لەسەر کوفر و ئەڵێن ئەم قورئانە محمد خۆی هەڵی بەستووە و هی خودا نییە بڵێ ئەگەر ڕاست دەکەن قورئان وتاری ئادەمیزادە دە ئێوە سورەتێ وەک سورەتەکانی بێنن و بۆ ئەم مەبەستە لە هەر کەس ئەتوانن داوای یارمەتی بکەن بێجگە لە خودا ئەگەر ڕاست دەکەن دیارە هەرچی بکەن ناتوانن ئەوە جێبەجێ بکەن و وێنەی سورەتێکی قورئان بێنن لەو کافرانە هیوایش هەن سەیرتەکەن و نیشانەو بەڵگەی پێغەمبەریت تێدا ئەبینن بەڵام لەبەر سەرکەشی باوەڕت پێ ناکەن و ئیمانت پێ ناهێنن ئەوانە لە عاستی ڕاستیدا کێۆرن ئایا تۆ ئەتوانی کێۆر هیدایەت بدەی کە سەرەڕای کێۆریەکەی دڵیشی ڕووناک نەبێ؟ لەو ڕۆژەدا کە لە پاش مردن، خودا زیندوویان ئەکاتەوە و کۆیان ئەکاتەوە بۆ حیساب و کیتاب، لە ترس و سامی ئەو ڕۆژەدا وا ئەزانن تەنها سەعاتێک نەبێ لە دنیادا نەماونەتەوە، یەکتر ئەناسن وەک پێش ماوەیەکی زۆر کەم یەکتریان دیبێ، ئا لەو کاتەدا تێ ئەگەن کە بەڕاستی ئەوانەی لە دنیادا باوەڕیان بە زیندوو بوونەوە و بە خودا گەیشتن نەبووە، زەرەرمەند و ڕەنج بە خەسارن و شارەزای ڕێی ڕاست نەبوون. ئەگەر هەندێ لەو سزایانەت پیشان دەین کە بەڵێنمان داوە کافرەکانی پێ سزا بدەین وەک شکستیان لە غەزای بەدر دا یا بتمرێنین و لە دنیادا نەیبینی ئەوا لە ڕۆژی قیامەتدا بە چاوی خۆت ئەیبینی چونکە هەموویان سەرەنجامیان لای ئێمەیە و خودا لە هەموو کردەوەیان ئاگەدارە و تۆڵەیان لێ ئەسێنێتەوە هەر ئوممەتێ لە ئوممەتانی پێش ئێوە پێغەمبەرێکیان بووە تا بانگیان بکا بۆ خودا پەرستی جا کە پێغەمبەرەکەیان هات و ئاگەداری کردن و نامەکەی پێ گەیاندن ئیتر گلەیی خۆیان لەسەر خۆیان و لە ڕۆژی قیامەتدا بە داد حوکم ئەکرێ لە نێوانیاندا ئەوانەیان باوەڕیان بە پێغەمبەرەکەیان کردووە پاداشی کرداری چاکی خۆیان وەرەگرن ئەوانەشیان باوەڕیان پێ نەکردوون تۆڵەی تاوانیان لێ ئەکرێتەوە. وقضی بینهم بالقسط وهم لا یظلمون هەموو ئەوانەی لە دونیادا ستەمیان کردووە کە لە ڕۆژی قیامەتدا لەلایەن خوداوە بە شێوەیەکی دادپەروەرانە حوکم ئەکرێ لە نێوانیانا و کەس ستەمی لێ ناکرێ و سزای خوا بە چاوی خۆیان ئەبینن و ئەیچێژن و پەشیمانی و ئاخ و داخ ئەپەسێننە دڵیان بەڵام زۆرتری خەڵک نازانن و فیکر و هۆشیان کەم و کورتە. هو یحیی و یمیت و الیه ترجعون. هەر خودای دەسەڵاتدارە مردوو زیندووەکاتەوە و زیندوو ئەمرێنێ و هەمووتان بۆ لای ئەو ئەگەڕێنەوە. ئەی خەڵکینە، بەڕاستی قورئانێکتان بۆ هاتووە پڕیەتی لە ئامۆژگاری و ڕێگای ڕاستتان پیشانەدات بۆ قازانجی دین و دونیاتان، ئەمرتان پێکا بە چاکە و نەهیتانەکا لە خراپە، کە ئەمانە هەموو شیفای دڵ و دەروونن و لە گومان و بیروباوەڕی خراپ پاکتانەکەنەوە، بێگومان ئەوانەی لە ئاسمانەکان و لە زەویدان چ بنیادەم و چ فریشتە هەموو مڵک و بەندەی خودان و شایەنی ئەوە نین ببنە هاوبەشی خودا ئەوانە کە غەیری خودا ئەپەرستن دوای هاوبەشی ڕاستەقینە نەکەوتوون چونکە هاوبەشی ڕاستەقینە بۆ خودا نییە ئەو کافرانە تەنها دوای گومان کەوتوون و درۆزنن کە ئەڵێن خودا هاوبەشی هەیە. خودا ئەو خودایە کە شەوی بۆ دروست کردوون تیایا ئارام بگرن و بحەسێنەوە و ڕۆژیشی بۆ دروست کردوون کە هۆی بینین و بەرچاوڕوونیتانە. بێگومان لە دروست کردنی ئەم شەو و ڕۆژەدا چەندین بەڵگە و نیشانەیە هەیە دەلالەت لە گەورەیی و دەسەڵاتی خودا ئەکەن لای ئەو کەسانە کە حەق ئەبیسن و خۆیان کەڕ ناکەن. موشریکەکان ئەڵێن خودا کوڕی بۆ خۆی بڕیارداوە و فریشتەی کردووە بە ئەولادی خۆی خودا پاک و بێ خەوشە و دوورە لەم جۆرە کارانە خودا بێ نیازە بە خەڵک و موحتاجی کەس نییە خودا دەوڵەمەندە و هەرچی لە ئاسمانەکان و لە زەویدا هەیە موڵکی خودایە ئێوە دەلیلێکتان لەسەر ئەم قسە بێ جێ نییە ئایا ڕەوایە شتێ دەربارەی خودا بڵێن کە خۆتان هیچی لێ نازانن؟ دەنگۆ باسی نوحیان بەسەرا بخوێنەوە کە وتی بە قەومەکەی، ئەی قەومینا! ئەگەر زەحمەت و گرانە لەسەرتان من لەناوتانا بم و بە ئایەتەکانی خودا ئامۆژگاریتان بکەم، ئەوا من پشت بە خودای خۆم ئەبەستم. ئێوەش هەموو مەکر و هیممەتی خۆتان ئامادە بکەن، خۆتان و ئەوانەی بە شەریکی خوداتان داناون. ئەوانەمان کردن بە خاوەن جێگا و جێنشین لە زەویدا و ئەوانەیش کە نوحیان بە درۆزن دائەنا و باوەڕیان بە ئایەتەکانمان نەئەکرد هەموویانمان خنکاندن دە سەیر بکە ئەنجامی ئەوانە کە لە سزای خودا ترسێنران و سەرپێچیان کرد چی بوو چۆن لەناو بران. فیرعەون و دەستە و دائیرەکەی بە موسایان وت، ئایا تۆ بۆ ئەوە هاتووی بۆ لامان لەو ڕێوشوێن و یاسای عیبادەتە هەڵمانگەڕێنیتەوە کە باوک و باپیری خۆمانمان لەسەر دیوە، تا ئێمە بێ دەسەڵات و بێ هێز ببین و گەورەیی و دەسەڵات لەسەر زەویا بۆ ئێوە بێت؟ هەرگیز شتی وەها نابێت و ئێمە ئیمانتان پێناهێنین. وەحیمان بۆ موسا و هارونی برای کرد کە خۆتان و کۆمەڵەکەتان لە شاری میسر نیشتەجێ ببن و خانوەکانتان بکەنە جێکای نوێژ و خواپەرستی نوێژیان تیا بکەن و ڕووبکەنە قیبلە واتە کەعبە مژدەیش بە خاوەن باوەڕەکان بدە کە لە دونیادا سەرەکەون و لە قیامەتیشدا جێگایان بەهەشتی بەرینە. موسا لە خودا پاڕایەوە وتی، خودایە! تۆ جوانی و نومایش و ئەسبابی سەربەرزیی دنیات داوە بە فیرعەون و دەستەوبەستەکەی، ئەوانیش خەڵک گومڕا ئەکەن و لە ڕێگای تۆیان لا ئەدەن. خودایە! سامان و داراییان لەناو بەرە و دڵیان مۆر بکە، بۆ ئەوەی ئیمان نەهێنن تا سزای سەخت ئەبینن. لە پاش خنکانی فیرعەون، بەنی ئیسرائیلمان لە نیشتیمانێکی باش و پەسندا دامەزراند و ڕزق و ڕۆزی پاک و پوختمان پێدان. لە کاروباری ئایینیدا جیاوازی نەکەوتە ناویان ئیللا پاش خوێندنەوەی تەورات و زانینی حوکمەکانی. بێگومان خودا لە ڕۆژی قیامەتدا دەربارەی ئەو شتانەی کە ئیختیلافیان تێدا هەبوو حوکم لە بەینیانا ئەکات و ڕاست و چەوتیان لێک جوێ ئەکاتەوە و هەر کەس حەقی خۆی ئەداتێ. بۆ خەڵکی گوندێ لەو گوندانەی بەهۆی بێ ئیمانیەوە نغرۆمان کردن بەر لەوەی سزا و غەزەبی خوا بە چاوی خۆیان ببینن ئیمانیان نەهێنا تا ئیمان هێنانەکەیان بە کەڵکیان بێ بەڵام قەومی یونس سەلامی خوای لەسەر بێ کە نیشانەی سزایان دی پێش هاتنەکەی ئیمانیان هێنا جا کە ئیمانیان هێنا سزامان لێ لادان ئەو سزایەی بۆیان ئەبوو بە مایەی سەرشۆڕی لە دونیادا. ئەفەئەنتە توکریه الناس حتی یکونوا مۆمنین ئەگەر خودا بیویستایە هەموو ئەهلی سەر زەوی ئیمانیان ئەهێنا و تاقیان لێ دەرنەئەچوو کە بێ ئیمان بێ بەڵام خودا خواستی ئەوەی نەبوو کەواتە نابێ ئایا تۆ بەزۆر ئەتەوێ هەموو خەڵک موسڵمان بکەی؟ ئەگەر ئێوە گومانتان لە دینەکەی مندا هەیە و بەڕاستی نازانن، ئەوا دڵنیابن من هەرگیز عیبادەت ناکەم بۆ ئەوانەی ئێوە عیبادەتیان بۆ ئەکەن غەیری خودا، بەڵام عیبادەتی ئەو خودایە ئەکەم کە ئێوە ئەمرێنێ و ئەمرم پێکراوە لە خاوەن باوەڕان بم. وأن أقم وجهك للدين وهو الغفور الرحیم. ئەگەر خودا توشی زیانەکت بکا کەس نیە بتوانێ ئەو زیانەت لێ لابدات خۆی نەبێ هەروەها ئەگەر بیەوێ خێر و خۆشیەکت بداتێ کەس نیە بتوانێ ئەو نەوازشەت لێ بگێڕێتەوە خودا خێر و خۆشی ئەگەیەنێ بە هەر کەس خواستی لەسەر بێ لە بەندەکانی هەر خودایە گوناهپۆش و میهرەبان. تۆ بڵێ ئەی خەڵکینە، حەقتان لەلایەن خوداوە بۆ هاتووە، کە قورئانە یا پێغەمبەرە، جا هەر کەس رێی راست ئەگرێ ئەوە بۆ خێر و قازانجی خۆی ئەو رێگا راستە ئەگرێتە بەر، ئەوەیش گومڕاهە بێ و سەرپێچی ئەکات ئەوا زیانی گومڕاهیەکە خۆی ئەگرێتەوە، ئیتر من وەکیلی ئێوە نیم و چاک و خراپی ئێوە بەدەست من نیە. پەیڕەوی ئەو قورئانە بکە کە بە وەحی بۆت نێرراوە و خۆگر بە لە گەیاندن و ڕەفتار پێکردنیدا تا خودا فەرمانی خۆی جێبەجێ ئەکا، خودا باشترین فەرمانڕەوایە. لە شەدادی کوڕی ئەوسەوە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ فەرمووی، پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرمووی، هیچ موسڵمانێک نییە بڕواتە جێگەی نووستن و سورەتێک لە قورئان بخوێنێت،